بەڕاستی لەگەڵ هەموو تەنگانەیەکدا خۆشی و ئاسانی دێت. بێگومان لە ڕاستیدا لەگەڵ هەموو تەنگانەیەکدا خۆشی و ئاسانی دێت. فإذا فرغت فانصب وإلی ربک فارغب. ئینجا کە لە کارێک بوویتەوە خۆت ماندوو بکە بە کارێکی ترەوە، وە هەر لە پەروەردگارت بپاڕێرەوە بۆ کارەکانت.